شەوی سەد و بیست و چوار. چیرۆکی تاجی شاهان و خات و دنیا شەهرەزاد کەوتەوە گێڕانەوەی چیرۆکەکە وتی، کە تاجی شاهان ئەمەی بیست، خاتوو دنیا بوو بە خولیای سەری و سەراسیمە بوو، دواتر هەستا و سواری ئەسپەکەی بوو، عەزیزیشی لەگەڵ خۆی برد، گەڕایەوە شارەکەی، باوکی خانوویەکی دایە عەزیز و هەموو پێداویستی بۆ دابین کرد، ئەمجا جێی هێشت و بەرەو کۆشکی خۆی بۆوە، دوای ماوەیە کە پاشای باوکی بینی لی پرسی ئەرێ ئەوە چی تەوا لاواز و زەرد هەڵگەڕاویت کوڕم ئەویش بەسەرهاتی عزیز و خات و دنیای شازادەی بۆ جێڕایەوە باوکی پێیوت کوڕی شیرینم سەری لە کۆشکەکەی دایکت بدا کە پێ کەنیزەکی تایە هەمویان نایاب و شۆخوشنگن یەکێکیان هەڵبژێرە یان لەم وڵاتانەی دەوروبەر شازادەیەک هەڵبژێرە تا بۆت داوا بکەم ئاخر وڵاتی شازادە دنیا زۆر دوورە کوڕم نایان ناسین تاجی شەهانوتی بەخوا هەر خات و دنیامەوێ عاشقی و جوانی و چنین و دەست ڕەنگینیەی بووم بۆم داوانەکەی لەو بیابان و چۆڵانەدا سەری خۆمەنێمەوە دواتر خۆمە کوژم پاشای باوکی وتی کەواتە پەلەم لێمەکە کوڕەکەم با بنێرمە داواکردنی چی بکەم منیش دایکتم لە دوورە وڵاتانەوە مارە کردووە گەر پاشای باوکی پسەندی بوو سوپاس یەکەین گەرنا ئەوە سوپایەک یەکەمە سەر کە سەرێکی لە مەملەکەتی ئەوان بێت و سەرەکەی تری لە مەملەکەتی خۆمان وڵاتەکەیان کاولەکەین. دوای ماوەیەک ناردی بە شوێن عزیزدا لی پرسی کاکە تۆ شارزای ئەو مەملەکەتەی ئەمجاوتی باشە حەزەکەم لەگەڵ وەزیری خۆمدا بنێرم عزیزی ژووتی بەسەر چاوان ئەی شای زەمان ئەمجا ناردێ شوێن سەرۆک وەزیرانی دا و پێیوت تەکبیرێکی وابکە کە داوای ئەو شازادەیە بۆ کوڕەکەم بکەیت و عزیزت لەگەڵ ئەنێرم و ئەچنە دورگەکانی کافور تاجی شەهان هێندەی تر تاسەی ئەو کیژەی کرد و خۆی نەگرت ئەم شعرەی وت کە شەو دادێ فرمێسکم لێ دەبارێ جگەر داخە و هەناو بە کڵپەی ئاورێ لەو شەوانەی کە ڕابردن بپرسن نەبوو ساتێ بەبێ خەمڕا ببورێ لەو کاتەی داکە ئەس تێران نەژمێرم لە چاوانە فرمێسکم دێتە خوارێ وەکو نامۆ بە تەنیام خۆشەویستم بە تاک مام و کەسم نییە لە دەورێ کە ئەم شعرەی تەواو کرد بورایەوە بەرەبەیان باگاتەوە ئەوەندەی پێنەچوو خزمەتکارێک هات و پێیوت کە باوکی بانگیەکە ئەمی شوێنی کەوت باوکی سەرنجێکی تری دا بینی ڕەنگی گۆڕاوە ئەمجا ڕووی کردە کوڕەکەی وتی خوا یار بێ بە یەکتانەگەێنم ئەمجا فەرمانی بە وەزیردا کە جوانترین کۆنەڵە دیاری ئامادە بکە لە خەرجی و پارە درێغی نەکات و عزیزیش لەگەڵ خۆی بەرێ دوای ئەوەی وەزیر پێداویستی ڕێگا و دیارەکانی ئامادەکرد کەوتەڕێ چەند شەو ڕۆژ بەڕێوە بوون تاکو گەشتە دوورگەکانی کافور لە شوێنێ لایان دا کە فرسەخێکی مابوو بۆ ناو شار، وەزیر تەتەری ناردە لای پاشای شار کە میوانیان هاتووە. پاشا بە ڕێوڕەسمی ئەو زەمانە وەزیران و پیاوماقووڵانی دەوڵەتی ناردە پێشوازیان، ئەمجا پەزێراییان کردن و بەخێریان هێنان. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو. شەهرەزاد دەستی پێکردەوەتی دوای سێ ڕۆژ حەوانەوە ڕۆژی چوارە مۆزیر کڕنوشی بۆ پاشا برد و هۆی میوانداریەکەی پێوت پاشا سەراسی مەبوو لە وەڵام دانەوە چونکە ئەیزانی کچەکەی نەحەزی لە پیاو و نەشوو ماوەیەکی زۆر سەری داخست و بێدەنگ بوو ئەم جابانگی یەکێ لە خزمەتکارەکانی کرد و فەرمانی پێدا کە بچێ ئەم داواکاریی وەزیری میوانی پێڕابگەێنێ خزمەتکار ڕۆشت و دوای سعاتێک گەڕایەوتی گەورم داواکردنەکەم بۆ خاتو دنیا باس کرد زۆر توڕە بوو پەلاماری دارێکی دا و خەریک بوو سرم بشکێنێ بەڕاکردن ڕزگارم بوو شیڕانی بەسەرما کە ئەگەر باوکیشم بمدا بەش و مێردەکەمە کوژم ئەم جا باوکی بە وەزیر و عزیزی وت ئەوە بەگوێ خۆتان وەڵامەکەتان بیست کە گەڕانەوە سلای من بە پاشاتان بگێن و بڵێن کچەکەی نەحەزی لە پیاوە و نەشوو ئەڵێ مێردەکەمە کوژم ئەمجا خۆمە کوژم پاشاکەمەی بیست خەمی تاجی شاهانی کوڕی لێهات وتی گەر لەشکریان بکەمە سەر وڵاتەکەیان داگیر بکەم ئەو کچە خۆی کوژێ ئەم جا بە پاشای باوکی وت ڕێم بدە باخۆم بچم زانم هەرچۆنێک بێ بە فڕوفێڵ ئەی خەڵەتێنم باوکی وتی چۆن چۆنی ئەچیت بۆ لای وتی خۆمەکەم بە بازرگان باوکی وتیەگەر هەر سووریت لەسەری وەزیر و عەزیزیش لەگەڵ خۆت ببە ئەمجا سە هزار دیناری دایە بۆ دەزمایە شەو چوە ماڵی عزیز و پێکەوە بوون شەو نزای کرد ئەم شعرەشی وت دوای دابران و کڕوزەی شەوان دەستمانەگاتە دامێنی ئەوان ئای لە کچی شەو لەبێ ئاگا بوون شەون خونیم و پرخەی خۆشخەوان کە لەم شعرە بۆ دەستی کردەوە بە گریان عزیزیش ئامۆزاکەی خۆی بیرکەوتەوە بۆیە تاکو بەیانی پێکەوە گریان بەیانی تاچی شاهان چۆ سەردانی دایکی بەرگی سەفری پۆشی بوو دەستەکانی ماچ کرد دایکیشی نزای سەلامەتی بۆ کرد و 500 هزار دیناریشی پێبەخشی دواتر چۆخوا حافیزی باوکی ئەویش پێی وت کە دەواری لە دەرەوەی شار بۆ هەڵداون کە چوونە دەر شەو لەوێ بمێنەوە بۆ حەوانەوە ئەمجا دەستی برد پێنسەد هزار دیناری تریشی پێبەخشی کە چوونە دەرەوەی شار و شەو لە دەوارەکە دامانەوە شەو بە عزیزی وت کە بەڕاستی چاکۆگری بووە و بێ ئەو هەڵناکە عزیزی ژووتی من حەزەکەم لە بەردەست و پێی تۆدا بمرم تەنیا خمم پیرێژنەکەی دایکمە تاجی شاهانی ژووتی کە بە مەبەستی خۆمان گەشتین هەموو کارێ ئاسانە بێ وەزیر بۆ ئارامبوون هانیە دا، عەزیزیش شیعری ناوە ناوە بۆ خوێندەوە. دوو مانگی ڕێک بەڕێوە بوون. سەفەرەکە تاجی شاهانی پرزەبڕاو کرد لە وەزیری خوڕی، وەزیر! سەفەرەکەمان زۆری پێچوو، پێم بڵێ چەندمان ماوە بگەینە وشارە؟ عزیز وەڵامی دایە وتی زۆرمان نەماوە ئەمجا کەوتنە بڕینی چۆڵ و بیابان عزیز بەڕێگاوە کاتی حەوانەوە چیرۆک و سەرگوزەشتەی بۆ جێرانەوە هەر ڕۆشتن دوو مانگی تریش بەڕێوە بوون بەیانێکیان بەدەم ڕێوە تاجی شاهان لە عزیزی پرسی ئەو سپایەتی چییە لە دوورەوە دیارە عزیز وتی گەورەمەوە قەڵای سپی ئەو شارەیە کە بۆیە چین تاجی شاهان زۆر دڵخۆش بوو ئەم جاڕۆشتن تا تەواو لە شارە و نزیک بوونەوە دواتر خۆیان کرد بە شاردا تاجی شاهان بە بەرگی بازرگانی نایەبەوە ئەمجا چوونە خانێک ناوی ماڵی دووکەڵ بوو. ئەمجا تاجی شاهان لە عەزیزی پرسی، ئێرە شوێنی بازرگانانە؟ ئەویش وتی، بەڵێ، کاتی خۆی منیش لێرە لام دا. هەر لەوێ وشتر و ئەسپەکانیان تاقەت کرد، بارە کوتاڵەکانیان خستە گەنچینەوە، چوار ڕۆژ لەوێ مانەوە بۆ حەوانەوە. وتی، خانوویەکی گەورەمان بۆ بەکرێ بگرن. خانوێکیان بۆ بەکرێ گرت چوونە ناوی ئەمجا وەزیر و عزیز کەوتنە تەکبیرکردنی فێڵێک بۆ تاجی شاهان ئەویش سەراسیمە بوو نەیەزانی چی بکە تاجی شاهان وای بە باشەزانی خەریکی بازرگانی بێ ڕۆژێکیان وەزیر هاتە لای تاجی شاهان و عزیز وتی ئەگەر بەم شێوەی ڕۆژ بگوزارێنین هیچ بە هیچ ناکەین و بە مەبەست ناگەین تاجی شاهان وتی تۆ پیاوێکی بۆخوا گونجاویت و ڕێمان پیشان بدە وەزیر وتی لە قەیسەری کوتاڵ فرۆشان دوکانێک بکڕە و عزیز بەردەستیت بکە ئیتر خەڵکێکی زۆر دێنەلات تاجی شاهان کە ئەمەی بیزوتی بەڕاستی بیرۆکێکی چاکە ڕۆژی دواتر بەرگی بازرگانی لەبەرکرد و پیاوەکانی خۆی دوای خۆی خست و هزار دیناری دایە کە دوکانێک لە گوزەری بازرگانان بکرێ و ئامادە بکە کە گەیشتە ناو قەیسەری بازرگانەکان دوکانداران سەراسیمە ببوون لە شۆخ و شەنگی ئەو لاوە وتیان دەرگای باخی بەهشت کراوە بووە و ئەم لاوەی لێ هاتووەتە دەر هەندێکی تریان وتیان ئەمە زادەی فریشتەکانە ئەمجا چوونە دووکانی سەرۆکی بازرگانان، ئەویش خۆی و میوانەکانی لەبەر وەزیر و تاجی شاهان هەستاند، چونکە وەزیر خاوەنی کەسیەتیەکی سەنگین بوو، تاجی شاهان و عەزیز لەگەڵیاندا دانیشتن، میوانەکان لە دڵی خۆیاندا وتیان، دیارە ئەم دوانە کوڕی ئەم پیاوە بەتەمەنەن. وەزیر پرسی، کامتان سەرۆکی بازرگانانە؟ وتیان ئا ئەمەیە لەو کاتەدا بەرەو لای ئەوان هات بۆ بەخێرهێنانیان وەزیر سەرنجیدا پیاوێکی بە تەمەن خاوەن کەسێتی و کۆیلە و خزمەتکار بوو ئیدی بە خێری هێنان و پرسی چۆن ئەتوانم یارمەتیتان بدەم وەزیر وتی بەڵێ من ئەم دوولاوەم هێناوە و زۆر وڵاتم جێراون لە هەر شارێک لامان داوێ ساڵێک تێدا ماوینەتەوە تاکو شارەزای دانیشتوان و هەڵسوکەوتیان ببین ئەم جاوتی ئێستاش داوات لەکەین دوکانێک لە شوێنێکی باشی ئەم قەیسرێدا بۆ ئێمە بکری تاکو و بازرگانی تیا بکەین و لە کڕارەکانەوە فێری ڕەوشی جوان ببین سەرۆکی بازرگانان وتی بە چاوان ئەمجا سێری هەردوو لاوەکەی کە لە تەکیدا بوون کرد چوون بە دڵیدا ئیدی کەوتە پەزێراییان شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی ١ شەهرەزاد دەستی بە جێرانەوە کرد دواتر لە ناوەڕاستی قەیسەریەکەدا دوکانێکی بۆ کڕین کە لەوەی گەورەترتیانە بوو ڕەفەکانی لە داری ساج و تەختەی نەخشاو بوو هێندەی تر دوکانەکەی جوان کردبوو ئیتر کلیلەکانی دایە وەزیر و پێی وت فەرموو گەورەم خوا بیکاتە خێر و پیرۆزی بۆ دوو کوڕەکەت کلیلەکانیان وەرگرت و بەرەو ئوتێل بوونەوە بە هەرزەکارەکانی وت کەل و پەلە بازرگانیەکانیان بۆ بگوێزنەوە دووکانەکە بار و بارخانەیەکی فرەیان پێبوو شتومەکی خۆشیان بردە دوکانەکە و ئەو شەوە لێمانەوە بۆ بەیانی وەزیر هەردووکیانی بردە گەرماوە، دواتر بەرگی بازرگانانی پاک و خاوێنی لەبەر کردن. بۆنیان لە خۆیان دا. هێندە قۆز و شۆخ و شەنگ بوون، ئەدوت ئەم شیعرە بە سەر ئەواندا هەڵدراوە. هێندە ناسک بوون بە شنەی بایە، ئەدوت ڕوومەتیان ڕووناکی تیایە. ئەبوو مسکفرۆش کە لێی ئەبڕا، هانای بۆ باڵای ئێوە بێنایە. کە سەرۆکی بازرگانان بیستی چونەتە گەرما و چاوەڕێی کردن هەر کە هاتنە دەرو بەرەو قەیسەری بوونەوە لێوانیان سوور هەڵگەڕا بوو چاوەڕەشەکانیان ئەبریسکایەوە ئیدی پێیوتن پیرۆستان بێ تاجی شاهان بە زبانێکی شیرین وەڵامی دایەوە سپاس دەکەین خۆزگە تۆیش لەگەڵماندا بوویتایە ئەمجا هەردووکیان دەستی گەورە بازرگانیان ماچ کرد ئیدی بەرەو دووکانە نوێەکە بوونەوە گەورە بازرگان لە پێشەوەک و ڕێز لێنانێک و ئەمانیش بە دوایدا ئەمجا سوێندیاندا کە جارێکی دی ئەبێ ببێتە هاوڕێیان لە گەرماودا دواتر گەورە بازرگان و وەزیریان کرد بە گەرماودا ئەوانیش خۆیان شت گەورە بازرگان وتی خوا لە چاوی پیس بتان پارێزێ هەرچەند گەورە وەزیر تەقللای لەگەڵیاندا تا ببنە میوانی ئەمان پەسەندیان نەکرد و هەر کۆمەڵە و بەرەو ماڵی خۆی بۆوە، چونکە ماندووی گەرماو بوون. دوای نانخواردن لێی نووستن. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو، بێدەنگ بوو. شەهرەزاد جێڕایەوە کە بەیانی هات دەست نوێژیان گرت و نوێژی بەیانیان کرد دواتر ڕەشەڵا تۆمانیش نانی بەیانیان خوارد و خۆروبان گەرم بوو بەرەو قەیسەری و دوکانەکەیان بوونەوە تا ئەو دەمە خزمەتکارەکانی دوکانیان بۆ کردبووەوە فەرشیان تێڕاخست بوو ئەو تۆپە قوماشانەی نرخیان سەد دینار بوو لە ڕفەیەکدا بوون نرخەکانی تریش بە هەمان شێوە چوونە دووکانەکە و تاجی شاهان لە سەر کورسێک و عەزیزیش لە سەر کورسێکەی دی دانیشتن. وەزیریش لە ناوەڕاستی دووکانەکەدا لە سەر کورسێک دانیشت. چەند هەرزەکارێکیش لە بەر دەستیاندا بوو. خەڵکی شار بیستبیان کە چەند بازرگانێک کوتاڵی باشیان هێناوە، هاتن بۆ کڕین و قەرەباڵغیان دروست کرد لە بەردەم دووکانەکەیدا. هەندێکیان کوتاڵ فرۆشت. ناوبانگی شۆخ و شەنگی تاجی شاهان بە شاردا بڵاو بۆوە، چەند ڕۆژێک ڕۆیشت هەر ڕۆژە و دووکانیان قەرەباڵغترە بوو. ئەمجا وەزیر ئامۆژگاری تاجی شاهانی کرد کە نەهێڵێ کەس بیناسێتەوە، ئەمجا بە عەزیزیشی ڕاگەیان کە ئاگای لە تاجی شاهان بێ چونکە لەمەو دوا لە ماڵ ئەمێنێتەوە. هەندێ ئیشی هەیە کە بە سوودی ئەمان ئەگەڕێتەوە. ئێدی تاجی شاهان و عزیز ئاواتیان ئەوە بوو کە خواب بکە یەکێک لای شازادە دنیاوە بێتە دوکانەکەیان چەندین ڕۆژیان بەدڵەڕاوکەی بینینی شازادە دنیا یان زانینی هەواڵیەوە بەڕێکرد ڕۆژێکیان تاجی شاهان لە دوکاندا دانیشت بوو کە پیرێژنە کاتە دوکان و دوو کەنیزەکی بە دواوە سەیری تاجی شەهان و ئەو باڵا و قۆزی و جوانی کرد سەری سوڕما وتی پەنا بەخوال و جوانە ئەمجا لە بەرخۆیوتی ئەمە کەی مرۆڤە ئەمە فریشتەیە فریشتە ئەمجالی نزیک بۆ سلاوی لێ کرد تاجی شەهان بە ئیشارەتێ لە عەزیزەوە لەبەری هەستا و بەڕێزە وەڵامی دایەوە ئێوەی شۆخ جوانن ئەبێت قوماش و کوتاڵی جوانشتان لە دوکاندا هەبێ کوا هەندێ کوتاڵی نایە بم پیشان بدا شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. سەد و بیست و نۆ. شەهرەزاد گێڕایەوە کە تاجی شاهانەمەی بیست دڵی داخورپا عەزیز چاوێکی لێداخست تاجی شاهانوتی ئێمە قومار شکتاڵی زۆر و باشمان هەیە هەندێکیان بۆ شازادە و شاهانن پێم بڵێ تۆ بۆچی یەکڕی پیرێژ نەوتی کوڕەکەم کوتاڵم بۆ شازادە دنیای کچی شاشەهرەمانە کە تاجی شاهان زانی بۆ شازادە دنیا لە خۆشیاندا خەریک بوو شەد بێ ئەمجا ڕووی کردە عزیز وتی بخچە کوتاڵی فلانەم بدەرێ عزیز هێنای و خستە بەردەمیان تاجی شەهانوتی هەڵبژێرن بەدڵی خۆت ئەمانەی بەردەستت لە هیچ شوێنێکی دینین پیرێژنە پارچەیەکی هەڵبژات بایی هزار دینار بوو پرسی ئەمە بای چەندە تاجی شاهان وتی جا ئەمە چییە تا من نرخەکەیت پێ بڵێم سوپاس بۆخوا کە بەهۆی ئەمەوە تۆم ناسی پیرێژن وتی لە پەنای خوادابی پیرۆزی بڕبل فەلقت بەسەردا بڕژێ خوا ئەو جوانێت بپارێزێ ئەمجا پێوت کوڕم ناو چییە ئەمیژوتی تاجی شاهان پیرێژن وتی تۆ بەرگی بازرگانیت پۆشی و ناوەکەت شازادانەیە عزیز ساڵ داوتی ئەو ناوە لەبەر خۆشەویستی بۆ لە دڵی دایک و باوکی و خزمان و ناسیاواندا پیرێژن و تیڕازەکەی خوا لە چاوی پیس بتان پارێزێ ئەمجا دیارەکەی برد و ڕۆیشت لە کاتێکدا کە سەری لە جوانی و قۆزی سوڕما بوو کە گەشتە لای شازادە دنیاوتی خاتونەکەم قماشێکی جوانم بۆ هێناویتەوە ئەی ژوتی کوا پیرێژ نەژوتی ئەوە تا ئەم دی و ئەو دیوی بکە و سەیری بکە کە بینی زۆری پێ جوان بوو وتی دادە ئەم قماشە هێندە جوانە لە قماشی ئەم شاری خۆمان ناچێ پیرێژن وتی فرۆشیارەکەی لە قماشەکە جوانترە ئەمە بازرگانێک ئەی فرۆشێت تەنیا بۆ گەڕان و بینینی وڵاتان هاتووە شتومەکەکانشی ناوازە و نایبن و زۆر بە نرخن شازادە دنیا دەستی کردە پێکەنین بە قسەکەی پیرێژن ئەمجا پێی وت خوا ڕسوات بکە پیرەژنە بێمێشکەی نەگبەتە تۆ خەڵەفاویت ئەم جاوتی ئادەی با سەرنجێکی تری بدەم کەدایە دەستی سیرێکی ورتری کرد بۆی دەرکەوت کە گران بهایە لای جوان بوو چونکە بە درێژایی تەمەنی قوماشی وا جوانی نەدی بوو ئەم جاوتی بەو خوایە مە قوماشێکی جوان و نایەبە پیرێژنە هەڵیدای وتی خاتونەکەم بەو خویە بازرگانەکەی خاوەنیشی ببینی تێگەیت کە لە دنیادا لەو جوانتر و قۆستر نییە شازادە دنیاوتی ئەی تۆ لێت پرسی کە خۆ هیچ کارێکی لەم شارەدا نییە کە بۆی جێبەجێ بکەین ئەم جاریان بچۆ بۆ لای و پێی بڵێ بەخێراتنە دەکەین بۆ شارەکەمان هەرچیەکت پێویست بوو بە چاوان بۆت جێبەجێکەین شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو شەهرەزاد گێڕایەوە پیرێژن هەرزوو گەڕایە بۆ دوکانەکەی تاجی شاهان ئەویش کە پیرێژ نەبینی لە خۆشیان داخریک بوو بفرێت لەبەری هەستا و لای خۆێ داینا ئەم جا قسەکانی شازادە دنیای بۆ گێڕایەوە ئەمیش زۆری پێخۆش بوو لە دڵی خۆی داوتی بەخواوا دیارە بە ئاواتی خۆم گەیشتوم ئەم جاڕووی کردە پیرێژنەوتی ئەگەر نامەیەک بۆ خات و دنیا خان بنووسم وەڵامەکەیم بۆ دێنیتەوە پیرێژنەوتی بە چاوان ئەم جا بە عزیزی وت ئادەی بۆم بێنە کاغەز و پێنووسی دروستکراو لە مست کە شتەکانی بۆ هێنا پێنووسی بەدەستەوە گرت بەش و پێکردنی داوای کرد ئەم جا نامەکەی لول کرد و لەوکی کرددایە دەستی پیرێژنوتی ئەمە بگەێنە دەست خات و دنیا هزار دیناریشی بەخشیشدایە وتی ئەمە وەکو ڕێزلێنان بۆ تۆ وەری بگرە کە پیرێژ نەگەیشتەوە ماڵ شازادە دنیا پرسی داوا و داخوازی چی بوو تاکوو بۆی جێبەجێ بکەین ئەویش وتی ئەم نامەی بۆ ناردووی نازانم چی تیا نووسراوە کە نامەکەی لێ وەرگرت و خوێندیەوە ئەم جاوتی من لە شوێ و ئەو لە شوێ وانامەم بۆ ئەنێرێ ئەم جاکەوتە لە خۆدان و دەم و چاوڕنینەوە وتی ئای چیم بەسەر هاات وەرە ئاوام لێبێ بازارێک بنێرێ تا خواز بێنین ئۆی ئۆی ئەمجا لە توڕەیەوە وتی، لە ترسی خوا نەبوە هەر ئێستا بە سەر دەرگای دوکانەکەی خۆیدا هەڵم ئەواسی. پیرێژنە وتی، ئەمە ئەم نامەیە چی تیا نوسراوە کە ئاوا تێکی دایت و توڕەی کردی؟ ئاخۆ زۆرداری نواندوە یان داوای نرخی قوماشەکەیەکە؟ خاتو دونیا وتی، وەی لە تۆش ئەو پیاوە داوام لێکە شوی پێ بکەم ئەمەش، پەنی تۆ ئەگینا و شەیتانە لە کوێ منە ناسێ پیرێژنەش وتی خاتونەکەم هێندە خۆت بڵند کردووە کەس ناتبینێ باڵندەش ناتگاتێ تۆ شازادە باوکت شایە بەوە سوک نابی لێم ببوورە خۆ من نەمزانیوە چی تیان نووسراوە تۆش نامەیەکی بۆ بنووسە لە وەڵامیدا هەڕەشەی لێ بکە با جارێکی دی نەی بزڕکێنێ ئەگین ئایکوژین ئەیژوو تێترسم وەڵام دانەوەکەم هێندەی دی منی لەلا شیرین کا پیرێژنەوتی نەخێر هەر هەڕەشە و گوڕەشەی لێ بکەیت پاش گەزەبێتەوە ئەم جا خات و دنیاوتی بۆم بێنە کاغەز و پێنووس دروستکراوی مس ئەو داواکاریت ببڕەوە بەسە کورت و مختەسەر لە خۆت بترسە گەر جارێکی دی داواکەیتەوە وات سزادەم کە هەر مەپرسە بە خالقی خەڵک زەوی و ئاسمان بەوەی کە گیانی ئێمەی بەدەسە نامەکەی نوشتان دەوتدا پیرێژنوتی ئەم نامەی بدەرێ و پێشی بڵێ ئیتر بابەز بێ پیرێژن نامەکەی برد و ڕۆشتەوە بۆ ماڵی خۆیان بۆ سبێنێت بەرەو دوکانی تاجی شاهان بووە بینی چاوڕێ کە. کە پیرێژنەی بینی بەرەو پیری چوو بەخێری هێنا ئەمجا پیرێژنە نامەکەی دایە دەست وتی لە پێشدا خات و دنیا زۆر تووڕە بوو بەسەری داهاتم و هێورم کردەوە وام لێ کرد کە پێ بکەنێ ئەمجا ئەم نامەی بۆ نووسیت تاجی شەهان زۆر سوپاسی کرد ئەمجا فەرمانی دا بە عزیز کە هەزار دیناری دیوداتێ بەڵام کە نامەکەی خوێندەوە کەوتە گریان و هەنسکدان پیرێژنا کامەی بینی دڵی بۆی سوتا و بەزەی پێداهاتەوە شارەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو